یزید فی الخلق ما یشاء ان اللە علی کل شیء قدیر هەموو ستایش بۆ خوایە کە بەدیهێنەری ئاسمانەکان و زەویە، فریشتەکانی دروست کردووە بە نێردراوانێک خاوەنی چەند جۆرە باڵن، دوان و سیان و چوار، خوا هەرچی بیەوێ لە دروست کردندا زیادی دەکا، بەڕاستی خوا بەسەر هەموو شتێکدا ان ذلک علی اللە یسیر. خوا باوکی ئێوەی لە خاک دروست کردووە لە پاشان نەوەکانی دروست کرد لە نوتفەیەک ئنجا خوا کردوونی بە چەند جووت نێر و مێ وە هیچ مێیەک دووگیان نابێ و سکەکەی دا نانێ مەگەر بە ئاگاداری خوا وە هیچ تەمەن درێژ کراوێ تەمەنی درێژ ناکرێ و وە لە تەمەنی کەم ناکرێ مەگەر لە کتێبێک دا نووسراوە بەڕاستی ئەم کارە خواردنەوەی ئاسان و خۆشە، ئەوی تریان سوێر و تاڵ و تفتە و لە هەردووکیان گۆشتی تەڕ و تازە دەخۆن و خشڵی مرواری و سەدەف و دوڕ لە دەریا دەردەهێنن و دەیپۆشن و خۆتانی پێ دەڕازێننەوە و کەشتییەکان دەبینی ئاوەکە لەت دەکەن کاتێ بە ناویدا دەڕۆن بۆ ئەوەی هەندێ ڕزق و ڕۆزی خوا پەیدا بکەن و تا ستایشی خوا بکەن خوا شەو دەکات بە ناو ڕۆژدا و ڕۆژ دەکات بە ناو شەودا، وە خۆر و مانگی ڕامهێناوە، هەریەکەیان تا ماوەی دیاریکراو بۆیان دەگەڕێن، ئەوەیە خوای پەروەردگاری ئێوە پادشایەتی تەنها بۆ ئەوە، وە ئەوانەی ئێوە هاواریان لێدەکەن بێجگە لە خوا خاوەنی توێکڵە سپیەکەی ناوکی خورمایش نین. ان تدعوهم لا یسمعوا دعاءکم. ومن تزکی فانما یتزکی لنفسه والی اللە المصیر. هیچ گوناهبارێ گوناهی کەسی تر هەڵناگرێ وە ئەگەر گوناهبارێ بانگی کەسێ بکات بۆ هەڵگرتنی بارە گوناهەکەی هیچ لەو بارە گوناهەی هەڵناگرێ هەرچەندە داوا لێکراوەکە خزمیشی بێت بەڕاستی تۆ ئەی محمد تەنها ئەوانە بێدار دەکەیتەوە کە بەپەنهانی لە پەروەردگاریان دەترسن و